دوای ئەوەی دەرکەوت خەبیرییەکان لە شەڕدا شکاون و توانای بەرگریان نەماوە دڕندەی سربازەکانی داگرتەوە و ئەوەی ئەجوڵایەوە ئەیان کوشت و تەنانەت مشکی مناڵیان بە گورز پرژ و بڵاوە کردەوە و مانگا و مەڕووماڵاتەکانیش لەو زیانە بە دوور نەبوون ئەو کاتە هورم هەب ئەمری کرد کۆتایی بە شەڕ بهێنرێ و لە کوشتنی زیندووەکانی پاژماوەی شەڕ دەست هەڵبگرن و تەنها بەدیل بیانگرن بۆ ئەوەی دوای بتوانن ئەو جیراوە نەبفرۆشن تا کۆتایی شەڕ گوێدرێژەکەم هەر بۆ ئەم لاو ئەولا ڕاکە ڕاکی بوو جووتەی ئەهاویشت و من بە زەحمت خۆم لەسەر پشتی ڕاگرت بۆ ئەوەی نەکەوم لەو کاتەدا یەکێ لە سەربازەکانی ئێمە بەداری نەیزەکەی خۆی کێشایی بەلمۆزی گوێدرێژەکەم و ئارامی کردەوە من توانیم دابەزم و سەربازەکان کە لەو ڕۆژەدا بینیبیان وڵاخەکەم منی زۆر ماندوو کردبوو لەوە بەدوان ناوی کوڕی کەریان لێنام لەو کاتێک کە سربازەکانی دیکە سەرقاڵی کۆکردنەوەی مانگا و مەڕەکان و تاڵانی سەر و سامانی خەویریەکان و دەست بە سەراگرتنی ژنەکانیان بوون من لە مەدانی شەردا بە هاوکاری چەند سربازێک بریندارەکانم تیمارە کرد و کاتێک کە شەوداهات لە ڕووناکی ئاگرە بریسکەدارەکاندا برین پێچی مەکرد کە ئەو ئاگرانە لە کەنار ڕێگاکاندا هەڵکرابوون نەیزە و شمشێر و گورزی خەبیریەکان هەندێ لە سەربازەکانی ئێمەی بە سەختی زامدار کردبوو من ئەبواە بۆ چارەسەرکردنیان هەوڵم بدایە و دەست و بردم بکردایە لەو کاتەی بریندارەکانی من لە تینی ئازارەکانیان ئەیان ناڵان گوێبیستی هاوار و ناڵەی بەرز لە لای خێوەتگاوە بووم کە دەنگی ئەو ژنانە بوو کە سەربازەکانمان لە نێوان خۆیاندا بەشیانە کرد و سوودیان لێوەرەگرتن هەندێ جار من ناچار بووم پێستی سەری بریندارەکە کە کەوتوو بۆ سەرچاوی بەرزی بکەم و بیدورمە و هەندێ جاریش ڕیخۆڵی سەربازێکی ترم ئەخستەوە ناوسکی و تەقەڵم لە سکێدا کاتێکیش کە ئەمزانی یەکێکیان ئومێدی چاکبوونەوەی نییە هەندێ تریاکی زۆرم ئەکردە ناو دەماریەوە و ئاوی جۆم دەرخواردەدا کە بەبێ هەستکردن بە ئازار گیان بدا من تەنها سربازە میسرەکانم چاک ناکردەوە بەڵکو بریندارە خەبیریەکانیشم چارەسرە کرد لەبەر ئەوەی بەزەین پیان ئەهاتەوە بەڵام لە دوای ئەوەی چەند بریندارێکی سەختم چارەسەر کرد و برینەکانیانم پێچایەوە ئەوان دەنگی ئەو ژنانیان بیست کە کەوتبوونە بەردەست درێژی سربازەکانی ئێمە و پەڕۆی برینەکانیان لێ کردەوە کە لە زامەکەیانم پێچا بوو دوایی بەهۆی خوێنبەربوون گیانیان دەرەچوو من لەو ڕۆ بەزەیم پیان ئەهاتەوە کە ئەمزانی سەرکەوتنی سوپای میسر بەسەرەواندا بۆ لەشکری میسر و فیرعون مای شانازی نەبوو چونکە خەبیریەکان چەکداری سەربازی نەبوون بەڵکو بە عشار لە قەڵەمەدران و برسێتی وای لێکردبوون بکەونە تاڵانکردن و ئەوانیش وەکو دانیشتوانی تری سووریا لەلایەن فیرعەونی میسرەوە پاڵپشتیان لێکرا یەکێک لەو شتانەی جێگەی داغ بوو ئەوە بوو کە بینیم هەموو سەربازەکانی خەبیری چاویان ئایبدارە و من لە نێوانیاندا تەنانەت یەک کەسی چاوساغم نەبینی و بۆم دەرکەوت کە نەخۆشی چاو لە ناویاندا نەخۆشیەکی گشتییە ئەو شەوە سەربازەکان پشویاندا و تەنها پاسەوانەکان بە خەبەرمانەوە چونکە مەترسیەکرا ئەو بەشە خەبیریانەی هەڵاتە بوون بە شەو هێرشمان بکەنە سەر بەڵام لەو شەوەدا هیچ تێڕوونەدا و من تا بەیانی خەریکی برین پێچی بووم و بەیانی زوو هورم هەب لە خەو هەڵسا و لەبەرەوەی زانی تا بەیانی بەخەبەر بوومە منی بانکردە لای خۆی وتی من دوێنێ بینیم تۆ بەبێ چەک بە چ بێ باکیەکەوە خۆت خستە ناو جەرگەی شەڕەکەەوە بەڵام ئەبێ پێت بڵێم ئەرکی پزیشک لە دوای شەڕەوە دەست پێکات و پێویست ناکە پزیشک خۆی گیرۆدەی ئەو تێک بەربوونە بکات و لەمە بەدووە هەر کاتێ بۆ جەنگ چوین تۆ پشوو بدە تا ئەو کاتەی شەڕ کۆتایی پێدێت و دوایی خەریکی چارەسەری بریندارەکان بە من چونکە ماندوو بووم، هورمهەب ملوانکەیەکی زێڕی دا پێم وتی، ئەمە پاداشتی ئازایەتییەکەی دوێنێ و بێدارییەکەی شەوی ڕابردووتە و ئێستا بڕۆ بنوو. من هەرچەندە هیلاک بووم، بەڵام هەستم نەئەکرد بتوانم بنووم، چونکە کاتێ کە ڕووناکی ڕۆژ دەرەکەوت، مرۆڤ، خەو لە چاوی ئەزڕێ وتم هورم هەب من دوێنێ تۆم بینی و سەیرم کرد بەردەوام لە پێشەوەی سربازەکاندا شەڕەکەیت و لەگەڵ ئەوەشدا کە هەموو تیرەکان بەرەو ڕووی تۆ بوو چونکە ئەیانزانی تۆ فەرماندەی سوپای میسری بەڵام هیچ تیرێکت بەرنەکەوت هورم هەبوتی لەبەرەوەی هەڵۆکەم بەردەوام بەبان سەرمەوە لە فڕیندایە و من لە مەترسیە پارێزت و هەرگیز تیر بەر من ناکەوێت و هیچ سەربازێکی دژمن ناتوانێت تیر یان شمشێر یان گورزێ لە من بوەشێنێ چونکە من لەوەی کە لە دیدی خەڵکیدا بە پیاوێکی ئازا بینرێم هەز بە لە خۆبایی بوون ناکەم چونکە زانم من ئەو ئازایانیم کە خەڵکی لی تێگەشتووە و لە باوەڕیاندایە هەر کەسێکی تریش لە جیاتی من بێ ئەتوانێ وەک من ئازایەتی بنوێنێ من لەبەر ئەوە لە پێشەوەی سربازەکان ئەجەنگم بۆی سربازە میسرەکان لەگەڵ شەڕکردندا ڕابهێنم چونکە ئێستا نزیکەی چل ساڵە کە میسرەکان جەنگیان نەکردووە و ئاشتی درێژخایەن هەڵسوکەوتی شەڕکەرانی لەبیریان بردوێتەوە و من هەر ئەوەندە سربازەکانم ڕاهاتن و خوی جەنگیان گرت کە لە دوژمن نەترسێن ئیتر وەک سەردارەکانی تری میسر لە کەژاوەکەدا دانیشم و لە دواوەی شەڕگەدا جێگیرە بم و لەوێوە جەنگ بەڕێوە بم وتم هورم هەب آخر چۆن هەڵۆیەک کە لە بان سەرتەوە لە ئاسماندا ئەفرێت تۆ لە زیانی تیر و شمشێر و گورزەکانە پارێزێ هورم هەبووتی من باوەڕ ناکەم پارێزەرم ئەم هەڵۆە بێ بەڵکو ئەم هەڵۆیە تەنها هێمایەکە کە ئیهێنێتەوە یادم تا ئەو ڕۆژەی سرم نەهات و ناکوژرام و لەبەر ئەوەش بێمانایە من بترسم من ئەزانم مرۆڤ زیاتر لە یەکجار ناکوژرە و کەس نییە کە دوجار بمرێ و لەسەر ئەم بنچینەیە نابێ بۆ ڕووداوێک کە تەنها یەکجار ڕووەدا مرۆڤ هەموو تەمەنی لە مەترسیدا بەسەر ببە لەبەرەوەی کە لە خۆمدا ڕێگا بە هەراز نادەم و چونکە ترسم نییە مرگ بە سۆراغمەوە نایەت تا ئەو ڕۆژەی سرە ئەگاتە من و لەو ڕۆژەدا چ ئازابیت و چ ترسنۆک مرگ یەخەت پێگرێت. من تێگەشتم هورم هەب ڕازەکات و ئەو هۆی وای کردووە مەرگ دەستی لێگیر نەبێ ئەوەیە کە بوێرە و سەربازە بەختەوەرەکان هەمیشە ئەوانن کە شەهامەتیان هەیە و خۆشببختیەکەیان ئەو بەغیرەتیانە ئەو سربازەی ئازایەتی و شەهامەتی نەبێ بەختی نییە و لە شەڕ یەکەم دا ئەکوژرێت و ئارەزووی تاڵانی و ملوانکە و زێر و ژنی جوان ئەباتە ژێرگڵەوە دوایی لە هورم هەب جیابوومە و ڕۆشتم کەمێ نووسم و پێش نیوەڕۆ لە خەو هەڵسام و بینیم سربازەکان خەریکی نیشاننانەوە و ڕابواردن و نیشانەکەیان سربازە بریندارەکانی خەبیریەکان بوو چونکە ئەیان زانی ئەو سربازانە چاک نابنەوە و بە کەڵکی بەندەی نایەن و ناتوانن دوایی بیان فرۆشن ئەو ڕۆژە و شەوی دوایش سربازەکانی ئێمە نیان هێشت خێزانی خەبیریەکان ئاسوودە بن و هەندێ لەو ژنانە بۆ ئەوەی گرفتاری سربازەکان نەبن بە پرچە درێژەکان خۆیان خنکاندبوو شەوی سێم بۆنی لاشەی سەربازە میسری و خەبیریەکان کە لە بیاباندا کەوتبوون هەوای بۆگەن کردبوو بە زەحمت هەناسەدرا و تا بەیانی نەمانتوانی لەبەر دەنگە دەنگی چقەڵ و کەمتیارەکان بروین کە خەریکی لاشەخۆری بوون بەهورم هەبم وت ئەگەر لەم بیابانەدا بمێنینەوە هەمومان بەهۆی بۆنی لاشەی کوژراوەکان نەخۆشەکەوین بۆیە ئەویش ڕازی بوو کە سوپاکەی بکەوێتە ڕێ و بریندارە سەختەکان بە گالیسکە ببەنە ئۆرشەلیم و وتی لەبەر ئەوەی خەبیریەکان لە کاتی هەڵاتن خویەکەی خۆیان بردووە و پێسپێردراوەکانی پشکنینی ئێمە ئەڵێن ئەوان لەم دەورو بەرەدان من ئەبێ بڕۆم و خویەکەیان لێبسێنم ڕۆژی دوایی دوای ئەوەی بریندارەکانمان ڕەوانەی ئۆرشەلیم کرد هورم هەب بە چەندین گالیسکەی تیژڕەو کەوتە ڕێ و منیشی لە گالیسکەکەی خۆی سوار کرد وتی ئەمەوێت تۆ بکەمە شەریکی خۆم لەم شەڕەدا کە ببینی چۆن لە مۆزی پاژماوەی خەبیریەکان لە خاکدا ئەگەوزێنم کاتێک کە ئێمە پاژماوەی هۆزی خەبیریەکانمان لە ناکاودا دەورەدا ئەوان خەریکی گۆرانی وتن بوون و مانگا و مەڕەکانیان کە ئێمە ئەمانزانی ئەو مێگەل و ڕانانیان لە جوتیارەکانی سووریا بە تاڵان هێنابوو پێش خۆیاندا بوو ڕۆشت و ئێمە وەک تۆفان دامان بەسەریاندا و بەر لەوەی بتوانن بەرگری لە خۆیان بکەن گالیسکەکانی ئێمە گەنج و پیری خستە ژێر خۆیەوە و ئێسکەکانیانی تێکشکاند و سەربازەکان هەر کەسێکیان دەزەکەوت ئەیان کوشت بە شێوەیەک کە خەڵکی لە ترسی گیانی خۆیان وازیان لە مەڕ و ماڵاتەکان هێنا و ڕایان کرد هورم هەب فەرمانی دا مانگا و مەڕەکانی بیابان کۆ بکەنەوە کە پەرت و بڵاو بوون و دوایی خی خەبیریەکانی لە زەوی هەڵگرتەوە و گەڕاینەوە و ڕێگەی ئۆرشەلیممان بە هەموو هێزەکەەوە گرتەبەر هورم هەب لە یەکەمین شوێنی حەسانەوە خی خەبیریەکانی لە بەرچاوی سربازەکان کەرکەر کرد و فرەیدا سربازەکان هەستیان بە شادی کرد چونکە ئەیانزانی کە خەبیریەکان ئیتر خۆیان نییە و لەبەر ئەوە لە هەموو کاتێ زیاتر هەژاربوونە و تا ئەو شوێنەی بەبیرم بێت خویەکەیان پەیکەرێکی لە دار دروستکراو بوو کە یهود یان یەهوەیان پێ وت کاتێ من چوومە ئۆرشەلیمەوە سرم سوڕما کە بۆچی هەندێکی زۆر لەو بریندارانەی کە من تەداویم کردبوون مردبوون ئەگەرچی ئەم زانی برینەکەیان مەترسی لێ نەکرا و چارەسەرەکران نهێنی ئەم بابەتم دوایی بۆ ئاشکرا بوو ئەویش بەم شێوەیە بوو کە بەپێی فەرمانی هورم هەب هەموو دەستکەوتەکانی شەڕیان برد بۆ ئۆرشەلیم و لەگەڵ کەنیز و بەندەکاندا فرۆشرابوون و هەرچی زێڕ و زی و مسێ کە لە فرۆشتنی ئەو دەستکەوتانەدا پەیدا ببوو بەسەر سەربازەکاندا دابەش کراوە لێ پرسراوی ئازوقەی لەشکرەکە کە لەگەڵ مندا دۆست بووتی لە هەموو شەڕێکدا هەروە ئەکرێ و سەربازەکان هاوڕێ بریندارەکانی خۆیان بەبێ دا و دەرمان و نان و ئاو جێ ئەهێڵن کە بمرن چونکە ئەزانن هەرچەندە ژمارەیان کەمتر بێ زیاتر سوود لە دەستکەوتی شەڕەکە وەرەگرن و کانزایەکی زیاتریان بەرەکەوێ کۆمەڵێکی زۆر لە مامەڵەچیەکانی سووریا لە ئۆرشەلیم کۆببوونەوە و دەستکەوتەکانی شەڕیان ئەکریە و هەر کامێکیان هەندێژنی لەگەڵ خۆی داهێنا بوو سەربازەکانی ئێمە زێڕ و مسیان لە بری ئەدا و هەندێ لەوانیان ئەکرد بە هاوسەر و هەندێکی تریان بەکەنی زەکری و ئەم زێڕ و مسە ئەبۆ دەستکەوتی مامەڵەچیەکان لە سبینێ تا ئێوارە و لە شەو تا بەیانی لە ئورشەلیم دەنگی تەمبور و زوڕنا و سنج و تەپڵ و عود ئەهات و شەراب و بیرە لە گۆزەکانە و ئەڕژانە ناو جامەکانەوە و سەر بازە میسرەکان کاتەکانی خۆیان بە خۆشگوزەرانی و خواردنەوە ئەبردە سەر هەندێک کات لە نێوان سربازەکاندا شەڕی ترسناک ڕوویەدا و کێردەکان بە سینەوسکیاندا ئەچوو گۆزەکان بەرتەوقی سەری هەندێک ئەکەوت لەو کاتەدا هورم هەب کە فەرماندەیان بوو چەند کەسێکی سەرەو ژێر هەڵواسی و لەبەر ئەوەی ناکۆکیەکەیان هەموو ڕۆژێ دووبارە ئەبوونەوە ڕۆژ نەبوو چەند کەسێ بەدارەوە هەڵنەواسرێن سەربازەکان لەگەڵەوەشدا کە ئەیان بینی هاوڕێ شەڕانیەکانیان هەڵەواسرێن تەمێنە ئەبوون چونکە هەتاو کاتەی لە جیهاندا شەراب و زێڕ و پارە و ژن هەبێ و هەندێ لە سەرخۆشەکان لەسەر ئەو زێڕ و پارە و ژنانە دژایەتی یەکتر بکەن و بەشەڕ بێن کوشتار بەردەوام ئەبێت و بکوژەکان لە سێدارە ئەدرێن ئەو شتانەی سربازەکان لە تاڵانیدا دەستیان کەوتبوو کەمیش نەبوو هەمویان لە جێی کڕینی شەرابیان کەنیز خەرج کرد و بەرپرسە میسریەکانیش وەک سربازەکان بە شەکەی خۆیان لە شەراب و ژندا سرف کرد. ئەو کەسانەی لە خێزان و ئازیزەکانی خۆیان دوورکەوتبوونە و لەو ماوەیەدا سەرگەرمی شەڕبوون لەم ڕۆژانەدا کە کاتی پشودان بوو بۆ بەسەربردنی کاتەکانیان هەوڵیانەدا سوود لە هەموو دەرفەتێک و هەموو هۆیەک وەربگرن بۆ ئەوەی کەمێ دڵی خۆیان شاد بکەن لە نێوان لێپرسراوەکانی سوپادا تەنها هرم هەبی فەرماندە سەرنجی نەئەدایە ژنەکان و من لەم خۆڕاگرتنەی ئەو سەرسان بووم چونکە هرم هەب کوڕێکی جوان و گەنج بوو ئەی توانی حەزی لە هەر ژنێک بێ بیکاتە هاوسەری خۆی بەڵام ئەو پیاوە لەو خەیاڵەدا نەبوو هرم هەب لەو دەستکەوت و کۆیلانە هیچی هەڵناگرت بەڵام لە جیاتی ئەوە سوودی لە مامەڵەچیەکان وەرگرت بەم شێوەی کە کاتێ مامەڵەکەیان کۆتایی پێهات و ئەیانویست ئەو ماڵ و کۆیلانەی کڕیبیان هەڵی بگرن و بڕۆن پرم هەبوتی هەر بازرگانێ ئەبێ لە سەدا دەی بەهای گشتی ئەو شتانی کڕیوێتی لە بری مافی پاراستنی ئاسایشیان بیداتە من هەروەهاوتی لە هەموو ئەو کاتانەی کە ئێوە سەرگەرمی مامەڵە بوون هیچ کەسێ لە سەرباز و دانیشتوانی ئەم شارە نەیانوێراوە دەست درێژی بکەنە سەر داراییەکانتان چونکە من شەو ڕۆژ ئاگادار بووم کە کەس سامان و کۆیلە و کانزای ئێوە نەدزێ و ئەگەر من نەبوومایە ئێوە نەک هەر نەتانەتوانی دارایی و کۆیلە و کانزاکاندان لێرە ببەن بەڵکو ئەم سەربازە سەرخۆش و خوێنمژانە خودی ئێوەش یەکورد ئەم وتەی هورم هەب ڕاز بوو ئەو بە جۆرێک هێمنی پاراست بوو کە یەک حەڵقە مسیش لە مامەڵەچیەکان نەدزرابوو مامەڵەچیەکان کە بینیان ئەگەر بە ڕەزامەندیەوە لە سەدادەی داراییەکەیان نەدەن لەوەیە هەموو شتێکیان لە کیس بچێت باجەکەیاندا بەهورم هەبوو ماڵ و گیانیان بە سەلامەتی لە ئورشەلیم بەدەر برد منیش کە بە بۆنەی کۆتایی هاتنی شەڕەکە کارم نەمابوو چوومە لای هورم هەب کە خۆحافیزی لێ بکەم و بگەڕێمەوە بۆ ئەزمیر لە کاتی خۆحافیزیدا هورم هەب بە منی وت دوێنێ پیکێ بە کاغەزێک لەلایەن فیرعەونەوە هاتووە فیرعەون لەم نامەیەدا سەرزەنشتی منەکە کە بۆچی خوێن ڕێژیم کردو و خەبیریەکانم کوشتووە من ئەمەوێت بە فیرعون بڵێم ئەوەی کە سرود بۆ خویەکەی خۆی ئەڵێت وازانێ کاتوانێ میسر و سووریا بە ئاشتی خوازی و خۆشەویستی و سۆزی چونیەکی بەڕێوە ببە هێشتا دیمەنی هەڵمەت بردننی هۆزەکانی خەبیری نەبینیوە کە پەلاماری شار و گوندەکانە دەن و ئەگەر ئەیدی چۆن ئەم هۆزانە هێرشەکەنە سەر ئەو شارانە و پیاو و ژن و مناڵە کوژن و ژنەکانیان بەو پەڕی سوکیەوە بەدی لەگرن و دوای ئەیان کەنە کەنیز کە بیفرۆشن ئەوسا ئەیزانی کە ناتوانێت زەوی بە ئاشتی خوازی و خۆشەویستی و سۆزەوە بەڕێوە ببە چونکە ڕووی نەداوە یەکێ هێز و پێویستی کوشتن و تاڵانی هەبوو بێ و کەڵکی لێوەر نەگرتبێ تەنها لێک کاتدا پیاوێکی بەهێز کاتوانێ خەڵکی بکوژێ و سامان و دارای و ژنەکانیان داگیر بکە دەسەڵاتەکەی بەکار ناهێنێ ئەویش لەو کاتەدایە کە پێویستی بە دارایی و ژنی جوان نەبێ من ئێستا سربازەکانی خۆم ئەگەڕێنمەوە بۆ میسر و دڵنیام فیرعون ئەڵێ سربازەکان ڕوخسەت بدە بەڵام من ئیزنیان نادەم چونکە لە سەرتاسەری میسردا تەنها یەک سوپایی جەنگ دیدە و تاقی کراوە هەیە ئەویش لەشکرەکەی منە وتم هورم هەب ئایا وا بیرەکەتەوە کە میسر پێویستی بە سوپایە چونکە میسر ئەوەندە بەهێز و دەوڵەمەندە کە دوژمنی نییە کە ناچار بێ سوپایەکی ئەزموندیدە و کارامەی بۆ ڕابگرێ هورم هەبووتی وڵاتێکی وەکو میسر کە دەیان پاشای سووریا لە ژێر پاراستنی ئەودان پێویستی بەهێزێک هەیە کە لە نێوان دەسەڵاتدارەکانیدا ئاشتی بچەسپێنێ و من لە ماوەیەدا بیستومە پاشای وڵاتی ئامورۆ لە سووریا خەیاڵی یاخیبوونی هەیە وتمنا من ئەم پاشایە ئەناسم لەبەر ئەوەی لە ڕابردوودا ددانەکانیم چاکردوێتەوە و ئەو کەنیزە جوانەکەی منی بینی و دڵی کەوتە سەری و منیش پێشکەشم کرد و خۆم بێژن مامەوە هورم هەبووتی سینۆها ئایا تۆ ئامادەی هاوکاریم بکەی واتە سەفرێکی گەورم بۆ بکەی و لە جیاتی ئەوە هەرچەندە زێرت ئەوێ ئەدەمێ وتم بۆچی ئەتەوێ سەفەرت بۆ بکەم هورم هەبوتی تۆ پیاوێکی پزیشکی و ئازادی ئەتوانی بۆ هەموو جێگایەک بچی و لەبەر ئەوەی پزیشکی هەموو باوەڕت پێکەن و من ئەزانم کە لە وڵاتی هاتی و بابل ڕێزێکی زۆر لە پزیشکە میسرەکانەگرن من لەبەرەوەی فەرماندەی سوپای میسرم ئەبێ بزانم چەکی جەنگی گەلانی تر بە تایبەتی هاتیەکان و بابلیەکان چۆنە لەمەڕ چەکە جەنگەکانی هاتی و بابل هەواڵی ترسناکم پێگەیشتووە و لەوانە بیستومە هاتیەکان نەیزە و شمشێرەکانیان لە کانزایەکی ڕەش دروزەکەن کە ناوی ئاسنە و کەس نازانێت کە ئەوان ئەم کانزایەن لەکوێ دەستکەوتووە بەڵام لە شمشێر و نەیزەکانیان ترسێنەرتر گالیسکە جەنگیەکانیانە و بیستومە کە ئەوان گالیسکە جەنگیەکانیشیان لەم کانزاڕەشە دروستەکەن و ئەوەندە ئەم گالیسکانە بەهێزن کە کاتێ بەر گالیسکە مسیەکانی ئێمە کەون وەکدار تێکیانشکن بۆرگرتنی زانیاری لەمەڕ ئەم کانزای و چەکی وڵاتانی تر و گالیسکەکانیان کەسی ترنیە لە تۆشیاوتر بێ لەبەر ئەوەی تۆ پزیشکی و بۆ هەموو جێگایە گەچیت و لەو ڕۆکە زمانی نێودەوڵەتی بابلیە زانی ئەتوانی لەگەڵ هەموو کەسێکدا قسە بکەی و کەس هەز ناکە کە تۆ جاسوسی سەربازیت چونکە کەس لەو باوەڕدانە کە پزیشکێ لە کاروباری سەربازیدا زانیاری هەبێت جگە لەمانش تۆ پیاوێکی هوشیاری و ژگیری و ئەزانی چ جۆرە زانیاریەک بۆ من سوودمەندە و خەڵکانی تر بێ هەست و نەفامن و کاتێک کە فیرعون بۆ کۆکردنەوەی زانیاری ئا نێرەتە شوێنێ تەنها لەمەڕ ڕیشی پاشای بابل و ژنەکانی ئەو زانیاری بۆ فیرعون ئەنێرن بەڵام تۆتوانی لە وڵاتانی تر زانیاری کۆبکەیتەوە کە چەند سەربازیان هەیە و چەکی سربازەکانیان چییە و ئاسن چ شتێکە و چۆن دەزەکەوێت و ئایا دروزەکرێ یان وەک مز لە ژێر زەوی دەزەکەوێت و تۆ ئەتوانی تێبگەی کە توانای جەنگی ئەو گەلانە چەندە و دوای دەستکەوتنی ئەو زانیاریانە بێیتەوە میسر بۆ لای من و ئەوەی ئەزانی پێمی بڵێ وتم هورم هەب من ئیتر ناگەڕێمەوە بۆ میسر هورم هەبوتی تۆ لە هەڵەدایت ئەو کەسەی کە ئاوی نیل بخواتەوە ناتوانێت دڵ لە میسر هەڵبکەنێ و ئەم وتەی تۆ لە گوێی مندا وەک گیزە گیزی مێش بێ بایەخە چونکە بە دڵنیایەوە ئەزانم کە ڕۆژێ ئەگەڕێیتەوە میسر و من وا بیرەکەمەوە ئەگەر تۆ بە پێشنیارەکەی من ڕازی بیت و لەبارەی پاشاکان و لەشکر و چەک و مەشقەکانی سەربازی وڵاتانی تر زانیاریم بۆ کۆبکەیتەوە من لەو کارت کەڵکێکی زۆر وەرەگرم چونکە من ئومێدەوارم کە لە داهاتوودا بتوانم لەم زانیاریانە بۆ فراوانکردنی وڵاتی میسر و ملکەچکردنی پاشاکانی تر سوود وەربگرم ئەمڕۆ میسر بەو پلە و پایی شیاویەتی نەگەیشتووە لەبەر ئەوەی گەلی میسر هەڵبژاردەترینی گەلانی جیانە و خویەکان لەبەر ئەوە گەلی میسریان لە گەلانی دیکەی جیان لە پێشتر داناوە کە ببنە فەرمانڕەوای ئەوانی تر بەڵام میسرەکان لەبەر تەمەڵی نایەنەوێت لەم تایبەتمەندیە سوود وەربگرن و فیرعەونی ئێمە لە جیاتی ئەوەی بۆ وڵاتانی تر لەشکرکێشی بکە بەهۆی دوو دڵی و تەڵقینی خوایەکی نادیار باز لە ئاشتی و خۆشەویستی هاوڕەگەزایەتیەکە کاتێک کە هورم هەب ئەم قسانەیە کرد من بە وردی لێیم ئەڕوانی و هەستم کرد لە بەرچاوم گەورە بووە چونکە هەتایەکێک خاون ئامادەیەکی وا گەورە نەبێ نابێتە خاون ئەم بیر و بۆچوونە و هەموو شتێکی ئێمە لەدایکبووی بیروڕامانە و ئەو کەسەی ئەندێشەیەکی گەورەی هەیە و ئامادە بێ هزرەکەی خۆی دابەزێنێتە سەر قۆناغی جێبەجێکردن پیاوێکی گەورەیە ئەوە بوو کە پێم وت هورم هەب تا ئەمڕۆ من تۆم تەنها بە پیاوێکی جەنگی لێ هاتووە زانی و لەو باوەڕدا نەبووم توانای بەڕێوەبردنی وڵاتیشت دەبێ بەڵام ئێستا توانایەکی وا لە تۆدا ئەبینم کە لەوەیە لە فیرعەوندا نەبێت هورم هەبوتی ئایا ئامادەی من بە گەورەی خۆت بزانی و پێشاتەکانی ژیانی خۆت بە پێشاتەکانی منەوە ببەستیتەوە وتم بەڵێ ئامادەم هورم هەبوتی سینۆهە تۆ لە ئێستا بە دواو لە وڵاتەکانی تر ئەبیتە چاو گوێی من و بەهۆی تۆ من لە بار و دۆخی هەرێمە بیانیەکان ئاگادارە بم و ئەگەر من سەرکەوتوو بووم و گەشتمە پلەی بەرزتر تۆ لەو بەختەوەری و سەرکەوتنی من شەریگە بیت و ئەگەریش دەستکەوتی گەورەم نەبوو بە پێچەوانەوە دابەزیم تۆ هیچ زیانێک ناکەیت چونکە وەک پێشوو پزیشکیت و ئەتوانی بەو پیشەیە زێر و پارە پەیدا بکەی و گەورەی من و بەندەی تۆ لەوەیە بۆ تۆ قازانجیە بێ بەڵام زەرری نییە دوای ئەوە هورم هەب زێرەکی زۆریدا پێم کە زۆر لەوە زیاتر بوو کە من چاوەڕوانی بووم و کۆمەڵێ سەربازی ڕاسپارد کە بمبەنەوە بۆ ئەزمیر بۆ ئەوەی کەس لە ڕێگادا زێڕەکانم بە تاڵان نەبا کاتێ گەشتمە ئەزمیر زێڕەکانم دا بە چەند کۆمپانیایەک و لە جیاتی ئەوە لەو حەی گڵی سوورم وەرگرت کە لە ئاگردا گەرم کرابوو لەسەر ئەو لەو حانە چەندێتی ئەو زێڕەی لەسەر نووسرابوو کە دابووم بە هەریەکە لەو کۆمپانیایەنە و جگە لە خۆم کەسێکی تر نێتوانی ئەو زێڕە لە وڵاتی بابل یان وڵاتی هاتیەکان وەربگرێت و لەبەر ئەوە ئەگەر دزەکان لە ڕێگادا ئەو لەو حانیان لێ بسەندمایە هیچ نرخێکی بۆ ئەوان نەبوو منیش زەرم نەکرد چونکە ئەم توانی بگەڕێمەوە و لەو حیتر لەو کۆمپانیانە وەربگرم من لەو باوەڕدام کە یەکێک لە سوودا گەورەکانی ئەم سەردەمەی ئێمە لە چاو سەردەمەکانی وەحشێتی ئەوەیە ئێمە ئەتوانین زێڕێکی زۆر لەگەڵ خۆماندا هەڵبگرین لە شێوەی لەوحەیەکی گڵی سوور و ناچار نەبین زێڕەکانمان بە کۆڵەوە بگرین کە مەنجەڵی تەماحی دزەکان بهێنێتە جۆش و ئەوەی هەمانە و بەگشتی بەری ڕەنجی هەموو تەمەنمانە لێمانی بسێنن. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و